ئیتاڵیا و هەند، لاپەڕە سەد و پێنج. گاندی، کارێکی باشت کرد کە ئیتاڵیات بەنموونە هێنایەوە. مازنی، پیاوێکی مەزن و باش بوو. گاریباڵدی، جەنگاوەرێکی سەرسەخت بوو. لێرەدا پەراوێزێک هەیە لەسەر وشەی گاریباڵدی. گاریباڵدی، هەزار و هەشت سەد و حەوت بۆ هەزار و هەشت سەد و هەشتا و دوو، خەباتکارێکی ئیتاڵییە، لە فەڕەنسا لەدایکبووە. لەپێناو یەکبوونی نیمچە دوورگەی ئیتاڵیا جەنگاوە. کۆتایی پەراوێز. هەردووکیشیان شایەنی سەرسوڕمانن، چونکە لەنێو ژیانی هەریەکەیاندا هەندێک پەند هەن. بەڵام ئەو هەلومەرجەی کە ئیتاڵیای مازنی و گاریباڵدی تیادا بوو، گاریباڵدیش پرسەکانی لەو ڕوانگەیەوە تەماشا نەدەکرد، بەڵکو ڕوانگەیەکی تری هەبوو. ئەو چەکی کڕی. ئیدی ئیتاڵییەکان چەکەکانیان هەڵگرت و شوێنی کەوتن. هەروەها هەریەکە لە ئیتاڵیا و نەمسا شوێن هەمان بنەماگەلی شارستانی دەکەوتن، هەر بۆیە لەوبارەیەوە هەردووکیان لێکدی نزیکن. هیچ ناکۆکیەکیشیان لەنێواندا نەبوو، تەنها سەندنەوەی ئەوە نەبێت کە دەستی بەسەردا گیرابوو. هەروەها تاکە خەمی گاریباڵدی ئازادکردنی وڵاتەکەی بوو لە دەست داگیرکاری نەمسا. فێڵەکانی کاڤوری وەزیر تەوێڵی ئەم قۆناغە لە مێژووی ئیتاڵیا بە ڕەنگی شەرمەزاری ڕەنگ کردبوو. لەسەر وشەی کاڤور پەراوێزهەیە. کاڤور، هەزار و هەشت سەد و دە بۆ هەزار و هەشت سەد و شەست و یەک، سیاسەتمەدارێکی ئیتاڵیا بە یەکێک لەو کەسایەتیانە لە قەڵەم دەدرێ کە لە پێناو یەکبوونی ئیتاڵیا و ڕاگەیاندنی شانشینی ئیتاڵیا بە سەرۆکایەتی ڤیکتۆر ئیمانۆیل کاری کردووە. کۆتایی پەراوێز دەرەنجام ئەمەش چی لێکەوتەوە؟ گەر تۆ بڕوات وابێت کە ئیتاڵیا دەوڵەتێکی بەختیارە تەنها لەبەر ئەوەی ئەوە ئیتاڵیەکانن کە فەرمانڕەوایی دەکەن، ئەوا بێگومان تۆ کەوتویتەتە نێو هەڵەیەکی گەورەوە. دواجار مازینی ئەوەی ڕوونکردەوە کە ئیتاڵیا بەپێی تێگەیشتنی ناوبراو لە ئازادی کە لە واتای ئازادی لای ڤیکتۆر ئیمانوێل جیاوازە، لێرەدا پەراوێز هەیە لەسەر وشەی ڤیکتۆر ئیمانۆیل. ڤیکتۆر ئیمانوێل ساڵی هەزار و هەشت سەد و چل و نۆ پادشای سەردینیا بوو. ساڵی هەزار و هەشت سەد و شەست و یەک بووە پادشای ئیتاڵیا. بە یاریدەی کاڤوری وەزیری، یەکێتی ئیتاڵیای دامەزراند. کۆتایی پەراوێز. ئازادی خۆی دەست نەخستەوە، چونکە لە ڕوانگەی ڤیکتۆر ئیمانوێل و ڕوانگەی کافور و تەنانەت لە ڕوانگەی گاریباڵدیشدا، ئیتاڵیا واتە پادشا و دەست و پێوەندەکەی. بەڵام لە ڕوانگەی مازنیدا واتە هەموو گەلی ئیتاڵیا لە سەروو هەموویانەوە ئەو جووتیارانەی کە ڤیکتۆر ئیمانوێل تەنها خزمەتکاریان بوو هیچی تر. لە ڕوانگەی مازنیدا هێشتا ئیتاڵیا هەر بن دەستە. لەو ماوەیەشدا کە بە ناوی ماوەی جەنگی ناوخۆیی ناوزەد کرا، جەنگ چی تر نەبوو جگە لە گەمەیەکی شەترەنج لە نێوان دوو پاشای ڕکابەردا. هەرچی داش و بەردی یارییەکەشە سەرلەبەری گەلی ئیتاڵیا بوو. چینە کارگەرەکانی نێو ئەم دەوڵەتە هێشتا هەژار بوون، هەر بۆیە یاخی دەبوون و پەنایان دەبردە بەر کوشتن و شۆڕشیان هەرگیزە و هەرگیز ئارامی نەدەگرت. ئەو کەڵکە ڕاستەقینەییە چی بوو کە ئیتاڵیا لە کشانەوەی لەشکرەکەی نەمسای بینی؟ ئەو کشانەوەیە لە کشانەوەیەکی زارەکی بەو لاوەتر پتر نەبوو. تا ئێستاش ئەو چاکسازییە جێبەجێ نەکراوە کە جەنگەکەی لە پێناودا هەڵگیرسا. بە شێوەیەکی گشتی تا ئێستاش دۆخی میللەت هەر وەکی دۆخی جارانی وایە. هەروەها من دڵنیام لەوەی کە تۆ هیواخواز نیت ئەو جۆرە دۆخە لە هەند جێگیر بکەێت. گومانی تێدانییە کە تۆ ئارەزووی نەک گرتنە دەستی دەسەڵات بەڵکو دابینکردنی بەختیاری بۆ گەلی هند دەکەیت کە بە ژمارە بە سەدان ملیۆن ئەژمار دەکرێت. ئەگەر پرسەکەش بەو جۆرە بێت ئەوە پێویستە لەسەرمان تێبینی ئەم شتە بکەین گەلی هند چۆن دەتوانێت سربەخۆیی دەست بخات تۆ هاوڕایی من دەکەیت کە میرەکان زاڵبوون بەسەر ڕۆڵەکانی گەلدا و بۆ ئەو کارەش پەنا بۆ هۆگەلێک دەبەن کە خودی ئینگلیزەکان خۆیان بەکاریان نەهێناون. جا ئەگەر ئەمە بێت ئەو شتەی کە تۆ بۆ هند ئاواتی بۆ دەخوازیت، ئەوا من و تۆ هەرگیز پێک نایین. خۆشەویستیم بۆ نیشتیمانم ڕێگای ئەوەم پێ نادات لە زاڵبوونی میرە هندییەکان بەسەر گەلدا، هەر لە دوای کشانەوەی ئینگلیز لە هند، بێدەنگ بم. ئەگەر هێزی پێویستیشم هەبێت، ئەوا سەرسەختانە بە گژ زۆرداری ئەو میرانەدا دەچمەوە، وەک چۆن ئەمڕۆکە بەرەنگاری ستەمی بەڕیتانیا دەکەم. من لە وشەی نیشتیمانپەروەری، هەوڵدان بۆ خۆشبەختکردنی هەموو گەلی هند تێدەگەم. ئەگەر ئینگلیزەکان بتوانن ئەو خۆشبەختییە فەراهەم بکەن، ئەوا من سەری ڕێزیان بۆ نەوی دەکەم. ئەگەر تاکە ئینگلیزێکیش ببینم ئامادە بێت بۆ ئەوەی ژیانی خۆی لە پێناوی داکۆکیکردن لە ئازادی هند و بەگژداچوونەوەی ستەم و لە پێناوی خزمەتکردنی هەندا تەرخان بکات ئەوا وەکی هەر هەندێکی چاکەخواز پێشوازی لێ دەکەم لەلایەکی دیکەوە من بڕوام وایە کە هەند تەنها کاتێک دەتوانێت وەکی ئیتاڵیا بجەنگێت ئەگەر خاوەنی چەکی پێویست بێت پێم وابێت تۆ بیرت لەم لایەنەی پرسەکە نەکردبۆوە. چونکە ئینگلیزەکان بە هەموو جۆرە چەکێک تەیار و پڕچەکن. ئەوە من ناترسێنێت، بەڵام پرسێکی بەڵگەنەویستە کە بۆ بەرەنگاربوونەوەی ئینگلیزە پڕچەکەکان پێویستە هەزاران لە ڕۆڵەکانی هەند چەکدار بکرێن. ئەگەر ئەوەش کارێک بێت لە توانادا بێت، داخۆ پێویستمان بە چەند ساڵ دەبێت بۆ جێبەجێکردنی ئەو کارە؟ بەڵام چەکدار کردنی هند بەو جۆرە مانای ئەوروپایی کردنی دەگەیەنێت. واتە پاڵپێوەنانی بۆ ئامێزی هەژاری. بە کورتی ئەوە مانای ئەوە دەگەیەنێت هند باوەڕ بە پڕەنسیپەکانی شارستانێتی ئەوروپایی بهێنێت. گەر ئەمەش بێت ئەو شتەی کە ئێمە ئاواتی بۆ دەخوازین، ئەوا باشتر وایە ئینگلیز کە لەسەر پڕاکتیزە کردنی بنەماکانی ئەو شارستانیە ڕاهاتووە، بهێڕرێتەوە. ئەو دەمەش ناچار نابین لە پێناوی پیچێک دەستکەوتنی کەم بەهادا بجەنگێین، بەڵکو هەر بەو هێندە بەس دەکەین کە دەستی دەخەین و بەو جۆرە ڕۆژان دێن و تێدەپەڕن. بەڵام لە ڕاستیدا گەلی هەند چەک هەڵناگرێ و ئەمەش لای کەس شاراوە نییە. خوێنەر، تۆ شتەکان گەورە دەکەیت، هیچ پێویست نییە کە ورد و درشت چەک هەڵبگرن. لە پێشدا هەندێک لە کەسایەتیە ئینگلیزەکان تیرۆر دەکەین، ئیدی ترس و تۆقین بڵاو دەبێتەوە. پاشان هندیە چەکدارەکان خۆیان ئاشکرا دەکەن و بە ڕۆژی نیوەڕۆ دەجەنگێن. ڕەنگە بۆ ئەو کارە گیان لەدەستدانی چارەکە ملیۆنێک هاوڵاتی هندیمان لەسەر بکەوێت. بەڵام دەرفەتی سەندنەوەی وڵاتەکەمان بۆ دەڕەخسێنێت. پەنا دەبەینە بەر جەنگی پارتیزانی و سەربازە ئینگلیزەکان لە هند لەنێو دەبەین. گاندی. بە دەربڕینێکی تر تۆ گەرەکتە پیرۆزی هندگڵاو بکەی. ئەرێ بەڕاست پەل و پۆت نالەرزێ کاتێک کە دەڵێیت، لە ڕێگای کوشتن و بڕینەوە هند ئازاد دەکەین؟ ئەرکی ئێمە ئەوەیە خۆمان بکەینە قوربانی و کوشتنی کەسانی تر ترسنۆکی پێ دەڵێن. دەتەوێ لە ڕێی کوشتنەوە کێ ئازاد بکەیت؟ ئەمە ئەو ئاواتە نییە کە ملیۆنان هاوڵاتی هندی ئاواتی بۆ دەخوازن؟ تەنها ئەو کەسانەش ئەم چەشنە پێشنیارانە دەکەن کە شارستانێتی خۆرئاوا تێکیداون. ئەوانەی بەسەر لاشەگەلی کوژراواندا دەگەنە سەر تەختی دەسەڵات ناتوانن میللەت بەختەوەر بکەن. ئەوانەش کە بڕوایان وایە ئەو کارەی دنفرا و کەسانی لە نمونەی ئەو کردیان سود و کەڵکی بۆ هند گەیاند زۆر بە هەڵەدا چوون. دنفرا هاونیشتیمانییەک بوو، بەڵام خۆشەویستی ئەو بۆ نیشتیمانەکەی خۆشەویستییەکی کوێرانە بوو. بە هەڵە گیانی خۆی بەخت کرد. ئەنجامی هەڵەش ناشێ لە ئەنجامێکی پووچ بەو لاوە پتر بێت. خوێنەر، بەڵام لەگەڵ ئەوەشدا تۆ دان دەنێیت بەوەدا کە ئەو کاری تیرۆرانە، ئینگلیزی تۆقاند و لۆرد مۆرلای ناچار کرد پەنا بۆ هەندێک چاکسازی ببات. گاندی ئینگلیزەکان لە یەک کاتدا هەم ئازا و هەم ترسنۆکیشن من بڕوام وایە بەکارهێنانی چەک ناچاریان دەکات بە خێرایی بیر و ڕای خۆیان بگۆڕن پێدەچێت لۆرد مۆرلای بە هاندەری ترس پەنای بۆ چاکسازی بردبێت بەڵام ئەو دەستکەوتەی کە لە ژێر گوشاری تیرۆردا دەستی دەخەین تەنها لە سای ئەو تیرۆرەدا بەردەوام دەبێت.